هاوڕێی خۆشەویستم زەینەب ماوەی ئەم چوار ساڵی کە پێکەوە لە قوتابخانە بووین من تۆم بە یەکێک لە قوتابی هەرە ڕێک و پێکەکان دادەنا زۆریش سرم لەوە سوڕماوە کە لە ماڵێ بەتەمەڵ ناوت دەبەن سیر ئەوەیە کە منیش لە ماڵەوە هەر بەو ناوە بانگم دەکەن بەڵام هی من ڕاست و دروستە تەنانەت یەک ڕۆژیش نەبووە کە کەتنێک نەکەم. ڕۆژێک قاپ و قاچاغ بەر دەدەمەوە، ڕۆژێک پیاڵە و ژێر پیاڵە دەشکێنم. لەگەڵ ئەوەشدا کە دەمەوێت زۆر ورد و ڕێک و پێک بم، بەڵام بە دەست خۆم نییە. نووسیبووت کە دایکم بە مەتینی وتووە، بیبەری تیژ لە دەمت دەکەم. نەکەی لەم قسانە بترسی. تەواوی هەموو دایکێک لەم جۆرە قسانە دەکەن. دایکی منیش جارجارە ئەم جۆرە قسانە بە فاتەی خوشکم دەڵێ. فاتێ زۆر بچکۆلەیە هێشتا نەچۆتە قوتابخانە تازە بۆتە پێنج ساڵ کاتێ منیش بچوک بووم دایکم پێی وتم بیبەریتیش لە دەمت دەکەم بەڵام هیچ کاتێ شتی وای لێ نەکردووم بە تایبەتی چەند شەوێک لەمەو پێش دایکم ئەوەندە لە دەستی فاتم واوەی لای بوو خەریک بوو لە داخە شێت و هار بێ هاواری کرد بیبەریتیش لە دەمت دەکەم لە ڕاستیدا حەقی بوو وای لێ بکا چونکە فاتیە کارێکی زۆر خراپی کرد ئابڕووی هەموومانی لای بەڕێوەبەرەکەی باوکم برد، سەروبەری مەسەلەکە بەم جۆرەیە باوکم هەمیشە پاشەملە قسەی خراپ بە بەڕێوەبەرەکەی خۆی دەڵێ و خراپەکانی ئەو بە پەنجە دەژمێرێ بڕواشی وایە کە ئەو پیاوە زۆر درۆزن و بێبار و کەڵەکەبازە چەند ڕۆژێ لەمەوبەر کاتێ لە قوتابخانە گەڕامەوە سەرەنجمدا ماڵ وەکو جاران نییە، دوو پارچە قاڵی نوێ لە ناو ڕاڕەوەکە ڕاخراوە و بۆنی چێشتی خۆش مەتبەخەکەی پڕ کردووە. لە دایکم پرسی ئەوە چییە؟ میوانمان هەیە؟ دایکم وتی بەڵێ بەڕێوبەرەکەی باوکت ئەم شەو دێتە ئێرە. لە بیستنی ئەم هەواڵە لە جیاتی ئەوەی خۆشحاڵ بووم، ترسێکی زۆرم لێ نیشت. چونکە دەمزانی کە نێوانیان لەگەڵ یەکتردا خۆش نییە، دەترسام لێیان ببێ بە هەرا و وتم ئەو سەگبابە چ کارێکی بە ماڵی ئێمە هەیە؟ دایکم لێوی خۆی گەست، ئەم قسەیە چییە دەیکەی کوڕم؟ ئەو پیاوێکی گەورەیە. من وتم هەر کەسێکە بە ئێمە چی، خۆ باوکم خۆشی ناوێ. دایکم وتی ناخۆشییان تەواو بووە، ئێستا دەیەوێ ئیشێک بداتە باوکت. ئێوارە باوکم لە ڕۆژان زووتر هاتەوە، لە پێشدا سەرێکی کێشایە ناو مەتبەخەکەوە، دوایی هۆڵەکەی تەماشا کرد. کە دڵنیا بوو هەموو شتێک ئامادەیە چووە بەر پەنجەرەکە تا ئاگای لێ بێ کە بەڕێوەبەر دێ بەڕێوەبەر فەرموو بووی کاتژمێر شەش دێم بەڵام کاتژمێر گەیشتە نزیکی حەوت کەچی ئێشتا هەر دیار نەبوو باوکم دەستی بە بۆڵە بۆڵ کرد وتی نازانم ئەم پیاوە لە کوێ گیر بووە بۆ هەر نەهات دوایش زۆر جنێو و قسەی ناسکی وای پێدا کە کەڵکی نووسی ناگرن دایکیشم فاتەی بانگ کردو ئەو شتانەی کە پێویستە لای میوان ڕەچاوی بکا پێی وت کچەکەم نەکەی لای میوانەکە ئابڕوومان بەری. نەکەی پەنجەت بخەیتە لووتتەوە. ئەگەر کۆکەت هات دەست بە دەمتەوە بگرە. شتێک کە کەوتە سەر زەوی هەڵی نەگریتەوە بیخۆی، هەرگیز شتی وا نەکەی. ئەو وتی ئەدی بڵێم چی؟ دایکم وتی بڵێ بەڵێ. هیچ کاتێ بەڵێت لەبیر نەچێتەوە. هەمیشە هەر بە بەڵێ دەست پێ بکە و هەر بە بەڵێش دوایی بە قسەکانت بێنە. باوکم هێشتا لە پەنجەرەکەوە خەریکی ئێشک گرتن بوو. لە ناڕەحەتی و ماندوویی خۆیدا ئەژداد و ئابادی بەڕێوەبەرەکەی لە ڕەگەوە دەرهێنا. دێ نایە بە جەهەنەم ئەگەر نەهات چی دەبێ لەبەر خۆمەوە وتم خوا بکا نەیەت چونکە لەوانەیە باوکم لە بەردەمی ئەویشدا ئەم قسانە بکات و ببێتە شەڕیان لەم کاتەدا دەنگی هۆڕنی ئۆتۆمبێلێک لەسەر جادەکە هات باوکم کە لە ژوورەوە خەریکی پیاسەکردن بوو ڕای کردە بەر پەنجەرەکە و بەخۆشیەوە هاواری کرد هات لە پەنجەرەکەەوە سەیرێکی دەرەوەم کرد ئۆتۆمبیلێکی شیک لەبەردەم ماڵەکەماندا وەستا بوو دڵم کەوتە تەپەتەپ هەر لێکم دەدایەوە ئەگەر هەرایان بێت چی بکەم؟ بڕیارم دا ئەگەر شەڕیان بوو لە پشتەوە بە توندی شتێک بە سەری بەڕێوەبەرەکەدا دەم. باوکم دەرگای کردەوە و چووە خوارێ. من لە سەرەوە خەریکی سەیرکردنی ئەوان بووم. لە کۆڵان باوکم تا ناو قەدی چەمایەوە. وامزانی دەیەوێ بەردێک هەڵبگرێتەوە و بە سەری بەڕێوەبەری دادا. بەڵام نە. تێگەیشتم خەریکە ئیکلام دەکێشێ. کاتێکیش لە پلیکانەکان هاتە سەرێ، گوێم لێ بوو باوکم دەڵێ قوربان زۆرمان چاوەڕێ کردی یاخوا بەخێر بێی بەڕاستی گێلتان کردین بەدەم ئەم قسانەوە هاتنە ژوورێ باوکم پاڵتۆکەی لێ وەرگرت و کردی بە دارا دوایی بە منی وت کە لای دیوارەکەوە گێژ و وەڕ وەستا بووم وتی بۆ دەستی مامە ماچ ناکەی ناچار بووم دەستی بەڕێوەبەر ماچ بکەم باوکم بە ڕێکوپێکی دەربارەی چاکە و پیاوەتی ئەو خەریکی شەنوکەو بوو پێکەوە چوونە ژوورێ تاوێک سرت و ورتیان کرد جارجارەش دەنگی قسەکانی باوکم دەگەیشتە گوێی ئێمە، دروستە، دەکرێ، هەر بفەرموون، دایکم چووە ژوورێ وتی، ئەگەرچی ئەوەی هەشمانە خواردنی ئێوە نییە، بفەرموون بۆ سەر مێز، بەڕێوەبەر سەرێکی بادا، وتی، من ناتوانم لە دەرەوە هیچ بخۆم. من لەبەر خۆمەوە وتم، دایکی بە سزمان ئەم هەموو ماندووێتیی کێشاوە، بە هەزار قەرز و قۆڵە و نارەحەتی خواردنی ئامادە کردووە، کەچی یارۆ ناز و نووز دەکات و نایەوێ ئێوارە لێرە بمێنێتەوە. لە دواییدا باوکم بە هەزار سوێند و تکا و پاڕانەوە جەنابی بەڕێوەبەری بۆ نانخواردنی ئێوارە هێشتەوە. کاتێ چووینە سەر مێز، هێندە ڕقم لە خۆهێنان و بردنی بەڕێوەبەر هەستابوو، دەمویست قوڕگی بگرم و هەناسەی لێ ببڕم. لە تووڕەییدا هەموو لەشم دەلەرزی. باوکم وتی کوڕە پەرداخێک ئاو بۆ جەنابی ڕەئیس پڕکە. هەوڵم دا دەستم نەچێتە پەرداخەکەوە، کاکی ڕەئیس ناڕەحەت نەبێ. بەڵام بۆ بەدبەختی یەکسەر دەستم لەرزی و ئاوەکە ڕژایە سەر مێزەکە. دایکم تۆڕە بوو، وتی ئاگر لە دەست و پێی ئەم مناڵە دەبارێ. باوکیشم پشتیوانی کرد. منداڵ بەم زلیەوە ئاو تێکردن نازانێ. لە شەرمەزاریا خەریک بوو ببمە ئاو. باوکم دەسەسڕەکەی هێنا سەر مێزەکە وشک کاتەوە. دەستی بەر قاپە زەڵاتەکە کەوت و وەرگەڕایە کۆشکی جەنابی ڕەییسەوە. دایکم لێوی خۆی کوڕۆشت وای خاکی دنیا ڕژایە سەر جلەکانت دایکم دەست و بڕ ڕاست بەوە تا جلەکانی جەنابی بەڕێوەبەر پاک کاتەوە قاچی لە مێزەکە گیر بوو قاپە شۆرباو بەسەر قاچی فاتەدا ڕژا قاچی فاتە سوتاو دەستی کرد بە گریان دایکم توڕە بوو بەسەر فاتیەدا قیژاندی قوڕزەڵقورت کچ لەبەردەم میواندا چۆن دەگری؟ فاتەی بێچارە هەوڵیدا دەنگی نەیەتە دەر، گریان لە قوڕیا مابوو، هەر هەنسکی ئەدا. جەنابی ڕەییسیش کە لە سەغڵەتیدا دەستی دەلەرزی، خوێدانەکەی هەڵگێرد. ویستی تۆزێ خوێ بە خواردنەکەدا بکا. سەری خوێدانەکە شل بوو، کرایەوە و هەموو خوێکە ڕژایە چێشتەکەوە. دایکم بە تەواوەتی شڵەژا و نەیدەزانی چی بکا. کەسێک کە لەسەر مێزەکە هەڵەی نەکرد تەنها من بووم. سەد سوپاس بۆ خوا کە بە ساغی لەسەر مێزەکە هەستام. کاتێ قاوەیان هێنا جەنابی ڕەییس لە منی پرسی پۆلی چەندی؟ چونکە دایکم زۆر وتبووی هەر قسەیەک دەکەم بە بەڵێ دەست پێ بکەم، وەڵامم دایەوە، بەڵێ پێنجەم، بەڵێ دەچم بەڵێ. ڕەییس قاقا پێکەنی، پرسی تەمەنت چەندە؟ من وتم بەڵێ یازدە ساڵ بەڵێ. لێی پرسیم کە گەورە بوویت پێت خۆشە ببی بە چی؟ وتم بەڵێ نووسەر بەڵێ. ئەو وتی ئافەرین. دوایش هەموو بێدەنگ بووین. دایکم بە ئاماژەی چاووبرۆ تێیگەیاندم کە سوپاسی جەنابی ڕەییس بکەم. هەرچەندە ماوەیەکیش بوو هەموو بێدەنگ بووین. من لە پڕ بە دەنگێکی لەرزۆک وتم بەڵێ سوپاست دەکەم. بەڵێ. جەنابی ڕەییس وای زانی خەریکە گاڵتەی پێ دەکەین. دیار بوو زۆر سەخڵەت بوو. بەڵام بە سەر خۆی نەهێنا. باوکم بۆ ئەوەی گومان نەهێڵێ چەند وردە کۆکەیەکی کرد و دەیویست قسە بکا. فاتیح هەڵیدایە وتی بابە دەست بە دەمتەوە بگرە، پیاو نابێ لای میوان وا بکۆکێ. دایکم کە دی خەریکە کار لە کار بترازێ، دەست و پێی خۆی ون کرد و ناچار بوو بۆ ئەوەی مەسەلەکە پینە بکا، بە فاتێی وت هەستا بڕۆ دەرەوە. فاتێ وەیزانی مەبەستی دایکم ئەوەیە کە بچێ بۆ تەوالێت. بە ناقایلیەوە وەڵامی دایەوە، دایە ئەم شتانە لای میوان بێ ئەدەبیە، جەنابی ڕەییس ئیدی نەیەتوانی هیچی دیکە خۆی بۆ ئەم تەشەرانە ڕاگرێ، بە گرژومۆنی و ناقایلیەکەوە هەستا و بێ ماڵئاوایی بۆی دەرچوو. باوکم ڕایکرد بە دوایدا. دایکیشم بە هەر دوو دەستان ڕوومەتی خۆی دەڕنیەوە. وتی خوا کوێرتان کا. خۆ ئابڕووی ئێمەتان برد. باوکم کە گەڕایەوە بێ دەسەڵاتانە بە دڵگیریەوە لە ژێر لێوەوە دەیبۆڵاند. ڕۆی نەڕۆی ملی بشکێنێ خۆی بە چی ئەزانێ لە سایی سەری ئێمەوە بۆتە ڕەیسی ئێمە من وتم ئەی بۆچی هێندە ڕێزتان لێ گرت باوکم زللەیەکی مزری لە بناگوی من دا و دایکیشم فاتەی بردە مەتبەخ تا دارکاریەکی باشی بکا تا لەمەو دوا ئاوا خۆی لە شتت هەڵنەقورتێنێ زەینەب دەمیست نامەکە کورتر بکەمەوە بەڵام درێژ بوو چاوەڕوانم پشووی هاوین بێنە ئەستەمبوڵ بەیەکەوە بە درێژی بدوێین ئێوە بە لایەنی کەمەوە ئەنقەرەتان دیوە